إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وفتن زماننا وأشهد أن لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد ومن یطع اللە ورسولە فقد فاز فوزا عظیما وقال رسول الله صلی الله علیه وسلم من غش فلیس منا سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی مسلمان لە هەر دەور و زەمانێکە لە هەر کاتێکە کە گیر و گرفت و و قەیران و بەڵاو موسیبەت ڕووی کردە خەڵک ئەبێ ئێمەی موسوڵمان هەڵوێستی ئیجابی و گونجاومان هەبێت و هەوڵ بدەین بۆ چارەسەر کردن و بۆ چاکسازی و پاکسازی نابێ ئێمە تەنها تەماشاکار بین ئەو هەوڵ و هیمەتەیشمان بەشێکە لە دینداریمان و نیشانەی دڵسۆزیمانە کە لە کاتی قەیرانەکانا ئێمە دەورمان هەبێت ڕۆڵمان هەبێت و بتوانین چاکسازی بکەین و لە خزمەت خەڵکی خۆماندا بین بۆیە لە وتاری ئەم جارەمانە باسی هەڵوێز دەکەین لە قەیرانە لە ژێر ناونیشانی بە هەڵوێستی لە قەیرانە دەزانرێ چێ مەردی مەدانە چێە دڵسۆزی کوردانە یا کۆمپانیای بازرگانە؟ بەڵێ لە کاتی قەیران و کێشەدا پیاوی ڕاست و بە هەڵمەت و بە هیممەت و دلێر و بوێر دەناسرێ و دەزاندرێ. لە کاتی قەیرانە حیزب و ڕێکخراوی ڕەسەن وەدەر دەکەوێ و بزانین کێ دڵسۆزە بۆ میللەت. بە تایبەت دەردی ئێمە گەلێک گرانە، ئەو دەردی خۆخۆری و دووبەرەکی و ململانێ، کە ئەمە نەخۆشییەکە لە کۆنەوە ویراسییە و بۆ ماوەیە و بۆمان ماوەتەوە، وەک نەخۆشی ویراسی وایە هەر لە کۆنەوە ئەو دەردەمان تووش بووە. ئەوەتا شاهۆی شاعیر لە ساڵی نۆ سەد و شەست و یەک، واتە پەنجا و پێنج ساڵ بەر لە ئێستا بەو دەردەوە ناڵاندوویەتی و لە شیعرێکیا ئەڵێ، کوردە ئەمڕۆ فرسەتە لە دەستی دەرمەکە بە درۆ و فیشاڵی دوژمن باوەڕمەکە یەک بن کوڕینە بەس یە پشتی یەک بەرمەدەن چاوەڕێی ئێوەیە ڕۆڵەی کورد و دایکی وەتەن بەڕاستی ئەم دەردی ململانێ و قەیرانی دروست کردووە خۆ ئەم قەیرانەی ئێستا قەیرانێک نییە بڵێ وەڵا ئافاتێکی ئاسمانی بێ نە ئەم قەیرانە دەرهاویشتەی ململانێی قەیرانی سیاسیە ئەوەش بەڕاستی یەعنی جاران دەیانگووت خووی شیری هەتا پیری ئیمە پیریش بوونە هێشتا هەر چاک نەبوونە بۆیە ناچار ئەو پەندەمان گۆڕیوە و دەڵێین هەر لە دەسرازێ تا دار جەنازێ هەتا لە دار جەنازەکەی دەهاون ئەو نەخۆشیە لە کۆڵ ئێمە نابێتەوە کە کۆمەڵێ نەخۆشیە لەوانە ململانێ و دووبەرەکی و خۆ خۆری و بێگانە پەرستی بۆیە بەڕێزەکانم ئێمە دەبێ بەردەوامەک و مسلمان کە زاڵموستەم کاران کارێکی خراپ دەکەن ئێمە دەبێت چاکسازی بکەین ئێمە دەبێ هەڵوێستی ئیجابیمان هەبێ لە خەم بەرژەوەندی گشتی بین کە ئەوەش بەشێکە لە دینەکمان، خیر الناس من ینفع الناس، خۆشەویستمان فەرموویەتی، چاکترین کەس ئەوانەیە کە لە خەم خەڵکا بێ و مەنفەعەتی بۆ خەڵک هەبێ و بەرژەوەندی گشتی بوێ. بەڵێ، ئێمە جەخت دەکەینەوە لەسەر چاکسازی و پاکسازی و سەروەریاسا. بەڵام دەبێ ئەو چاکسازییە لە سەرەوە دەست پێ بکا، چونکە یەکێ لە زانایان فەرموویەتی چاکسازی وەکوو قادرمەوایە، دەبێ لە سەرەوەڕا پاکی کەیەوە چاکی کەی، ئەگەر لە خوارێوە پلەکەی خاوێن کەیەوە، ئەگەر پلەی خوارێت خاوێن کردەوە، دوایی چووی بۆ پلیکانەی سەرەوە، خۆڵ و خاشاکی پلیکانەی سەرەوە دێتەوە سەر پلیکانەی خوارێ، هەمووان جار پیس دەبێتەوە. بۆیە چاکسازی وەکو قادر مەوایە دەبێت لە پلەی سەرەوە پێدابێ پلە بە پلە هەتاوەکو دەگاتە پلەکەی خوارێ بۆیە دەبێت چاکسازی لە سەرکردە و لێپرسرا و دام و دەستگاکانی سەرەوەڕا بێتە خوارێ بۆ ناو میلەت بە تایبەتی لێپرسرا و سەرکردە وەکو سەر وایە بۆ لاشە بە هەمان شێوە لێپرسرا و حکوومەتیش کە باوکی میلەتە دیارە دەبێت باوکیش دڵسۆز بێ بۆ کوڕکچەکانی چونکە جاری وا هەیە دەبینی ئەگەر باوکێک پارەی نەبوو هەژار و نەدار بوو ئەوە ماڵ و خێزانەکەی کوڕکچەکانی دەزانن تخواهیچی نییە زۆر دڵی دەدەنەوە ئەوانیش ئیسراف ناکەن زێدەڕۆیی ناکەن سەبر دەگرن و لە خزمەت باوکیاندان چونکە دەزانن هیچ نیە بەڵام خوا نەخواستە ئەگەر باوکێک هەیبێ و پارەکەی شار بێتەوە ئەو کاتە مناڵەکان سەبر ناگرن و ئەو کاتە مناڵەکان بە جۆرێککە هەڵس و کەوت لەگەڵ باوکە ئەو باوکە دەکەن بۆیە دەبێ وریابین ئیمانداران ئەوە تا لە سەردەمی ئیمامی عمرە ئێمەوەکو ئیسلام قسە دەکەین کە ئیسلامیش لە خۆیەوە و لەسەرەوە دەستی پێکردووە ئەبێ لە خۆمانەوە لەسەرەوە دەست پێ بکەین چونکە کلکم راع و کلکم مسئول عن رعیته هەر کەسە لە پلە و پێگەی خۆی بەرپرسیارە بەڵام دەبێت لە سەرەوە ڕادەست پێ بکرێەوە تا لە سەردەمی ئیمامی عمەرە گرانیەک ڕووی کردە مەدینە پێشەوە عمەر خوالی ڕازی بێ یەک ساڵ لەو گرانیەدا چاوری نەخوار وەزعی زۆر تێک چوکتیان قوربان تەندروستی زۆر تێک چووە وتی هەر تاوەکو فەقیری مسلمانان چاوری نەخوا منیش نایخۆم چاوری نەخوارد جا سەرکردەیەک ئاوا بێ خەڵک چۆن خۆپیشاندان دەکا و بایکۆتی دەکا و کۆمەڵە مشکیلە چونکە لەگەڵ خەڵکەکە ژیاوە کۆشک و تەلاریشی نەبووە لە کاتێکدا ئەو گرانی ئەوان بەڵایەکی ئاسمانی بووە ئافاتێکی ئاسمانی بووە و کارەساتێکی سروشتی بووە ئەوە لە وڵاتی خۆشماندا بە هەمان شێوە لە ساڵی 1926 گرانی گەورە کە ڕووی داوە ساڵی یەکەم هەر تەنها کول لەو ژەنگە سوورە و زەردەواڵە هاتووە، هەرچی بەروبوومی وڵاتی وڵاتەکەمان بوو هیچی نەهێشتووە، دوو سێ ساڵیش لەسەر یەک وشکە ساڵی بۆ گرانی هاتووە بە جۆرێک کە هەزاران خەڵک لە برسان مردن، بەڵام ئەوە ئافاتی ئاسمانییە، بەڵام ئەوەی ئێستا ئافاتی ئاسمانی نییە، باران هەیە، ئەو بایعیەی سەردەمی پێشوو کە بەڕاستی گەورەترین خزمەتی بە میللەت کردووە، کە خەڵکێکی شوکرانیە ناکاو پێی نازانێ ئەو بایعەش ڕۆڵی چاچی هەیە ئەوەی ئێستا بەڵای ئاسمانی نییە و بەڵای سیاسیە ئی فیتنەی سیاسیە بۆیە ئەم قەیرانە دروست بووە ئەوە تا لە سەردەمی ئیمامی عمرە ئەگەر بەڕاستی ئەگەر بەڕاستی ئیرادەی چاکسازی هەبێ واللهی زۆر ئاسانە نیەتی خێر هەبێ ئیمامی عمەری کوڕی عبدولعزیز خوالێ ڕازی بێ چونکە مەبەستی بوو ئەویش لە خوێوە و لە سەرەوە دەستی پێکرد بە دوو ساڵ و نیو گەندەڵیەکی زۆر کە لە وڵاتەکەیدا بڵاو ببۆوە کە بنەماڵەی عەبدولمەلیکی کوڕی مەروان دروستیان کردبوو هەستا نەیهێشت یەکەم شەو کە بوو بە خەلیفە لەگەڵ ماڵی خوێوە دەستی پێکرد چوو بانگی خێزانەکەی کرد وتی چەنێ ئاڵتونت هەیە بیهێنە هەموو ئاڵتونەکەی هێنا خێزانەکەی ناوی فاتیمە بوو کچی عەبدولمەلیکی کوڕی مەروان بوو وتی، منت دەوێ یان ئاڵتوون؟ وتی، وەڵاهی تۆم دەوێ. دەوتی، ئەو ئاڵتوونە کاتی خۆی کە ماڵی باوکت بۆ تۆیان کڕیوە و خوێنی ئەو خەڵکە داماوە بووە، بیگێڕەوە بۆ خەزێنە، بۆ بانقی گشتی. هەموو سەروەت و سامانەکەی خۆی و ئەمجا لە خۆیەوە دەستی پێ کرد. توانی لە ماوەی دوو ساڵ و نیودا گەورەترین عەدالەت بڵاوکاتەوە لە گەورەترین وڵاتە کە سنووری دەسەڵاتی سیاسی زۆر فراوان بوو لەو سەری مەغریب بۆ ئەو سەری مەشریق بوو یعنی دەسەڵاتی ئەو لە چاو هەرێمەکەی ئێمەدا هەرێمی ئێمە وەکو شارێک وایە لە وڵاتی عمەری کوڕی عەبدولعەزیزدا بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەو عمەرە یەک بیرە نەوتیشی نەبوو بەڵام عەدالەت لە بیرە نەوت باشترە ئیرادەی چاکسازی لە خۆتەوە دەست پێ بکەی مەخسەدت بێ وەڵڵا هەموو شتێک ئاسانە ئەوە ئیسلام لە خۆیەوە دەست پێ دەکا لە سەرکردە و لێپسراوە حکومەتەوە دەست پێ دەکا ئەوە تا لە ڕووی سەروەری یاساوە پێغەمبەری ئازیزمان سەڵا علی وسلم لە کاتێکدا کە یەکێک لە بنەماڵەی مەخزومیەکان ئافرەتێکی ئەوان دزی کرد بە هەموو بیستوتانە ئەوجا ئوسامەیان نارد قوربان بەڵکو دەستی نەبڕی ئەمە لەبەرەوەی لە بنەماڵەیەکی ناودارە و خزمی فڵان کەسە و زۆر گەورەن وتی ئوسامە ئەوە تۆ شەفاعەت دەکەی بۆ یەکێ لە سنوورەکانی خوا چۆن شتی وا دەبێ والله لو ان فاطمه بنت محمد سرقت لقطعت يدها فەرمی ئەوە والله سوێن بەخوا کە ئەگەر فاتیمەی کچم دزی بکە دەستی دەبرم چونکە لە سەرەتای فەرمودەکە فەرمووی انما اهلك الذين من قبلكم ئێستاش عەینەن شت ئەگەر مەسولێک خەڵکێک دەسەڵاتدارێک شت دەکا ئەوە تەقە لە دوو بەردان نایە و بێدەنگە و دڵەنە مەعادی فلان کەسم لە فلان حیزبەدا و دەسەڵاتیان هەیە و بەڵام ئەگەر فەقیرێک تاوانێک دەکات دڵەنە مە قانونە و یاسایە و ڕێک سە تا سە تەبیقی دەکەن لەسەری جا خۆشەویستمان فەرمووی سوێن بەخوا والذی نفسی بيده لو أن فاطمة بنت محمد سرقت لقطعت يدها سوێن بەو کەسەی گیانی منی بەدەستە ئەگەر فاتیمەیەکشم دزی بکات دەستی ئەبڕم یعنی خۆشەویستمان لە خۆیەوە دەست پێ دەکا کە فاتیمە فەرموویەتی بەشێکە لە من یعنی مەبەست ئەوەیە لە ئیسلامدا هەمومان دەبێت لە خۆمانەوە دەست پێ بکەین ئەوە لە ڕووی سەروەری یاساوە ئەگەر یاسا سەروەر بوو ئەوە هەموو خەڵک دەحەسێتەوە و بەختەوەر دەبێ بۆ هەمووان وەکو یەک بێ یاسا دەبێ وەکو مردن وابێ بۆ هەمووان وەکو یەک بێ بۆیە شێخولئیسلام ئیبن تەیمیە ڕەحمەتی خوای لێ بێ فەرموویەتی ئەگەر دەسەڵاتێک عەدالەتی تێدا بوو خوای گەورە دەیهێنێتەوە با کافریش بێ ئەو دەسەڵاتە بەڵام ئەگەر ئەو دەسەڵاتە گەندەڵ و لار و خوار و خراپ بوو بای ئیسلامیش بێت بای خەلیفەی موسڵمانانیش بێت خوای گەورە نایهێڵێ ئێستا کە لە ئەوروپا ژیانێکی خۆش هەیە لەبەر ئەوەی یاساەکیان هەیە کە بۆ هەمووان وەکو یەکە و خزمەتیان دەکا هەرچەند یاساکە یاسای کوفری شەو لە ناوەرۆک داهی ئیسلام و بۆ خۆیان بردویانە بەڵام خوای گەورە ئەوە تا وڵاتەکەی بۆ هێشتونەوە بەڵام ئەگەر یاسایەک تەنها وەکو ئەو تۆڕە بێت ماسێ بچووکەکان بگرێ و ماسێ گەورەکان نەگرێ ئەوە بەڕاستی خراپەکاری لەناو ئەو وڵاتەدا بڵاو دەبێتەوە بۆیە بەڕاستی زۆر گرنگە و ئاگادار بین ئەوە تا زانایەکی وەکو ئیبن خەلدون کە زیاتر لە هەشت سەد ساڵ بەر لە ئێستا لە کتێبەکەیدا دەڵێ ئەگەر هاتوو سیاسەت مەدار ئەگەر لێپرسراوەکان بازرگان بوون ئەوە سەرەتای تیاچوونی ئەو میلەتەیە بۆ چونکە ئەگەر لێپرسراو دەسەڵاتدار بازرگان بوو ئەوە ناتوانێ ئیشەکەی خۆی بە چاکی بەڕێوە بەرێ لەبەر بازرگانی و کۆمپانیاکەی و پارەکە نا ناپرژێتە سەر ئەو ئیشەی کە بۆی دانراوە ئەو وەزیفەی خۆی ئەوە یەک دوو ئەگەر کابرای دەسەڵاتدار بازرگان بوو تۆ ناتانی بچی پێی بڵێی ئەوە بۆچی ئەو کۆمپانیایە مەتری عەرزیان بۆ تۆ بە سەد دیناری لەو تەبع حساب کردووە کە لەو شوێنە بۆ ئێمە بە بیست گەڵاش دەست ناکەوێ بە قانون داویانە بە تۆ کەس ناتوانێت لێ پرسینەوەی لەگەڵ کات دەسەڵاتی هەیە حیمایەی هەیە جام ڕەشە هەر نایبینی جاخوا نەخواستاگە دڵیشی ڕەش بێت ئەمە هەر زۆر خەتەرە بەڕێزەکانم بۆیە ئەگەر دەسەڵاتدار بازرگان بوو ناتوانانی لێ پێچینەوەی لەگەڵ بکەین ناتوانانی بەلایدا بڕۆی مین ئاینە لەکە هادا ناتوانانی لی پرسی لەبەر ئەوەیەکەوە ئەو میلەتە تێدەچێ ئەو میلەتە لە کۆڵ دەبێتەوە مشکلەی بۆ دروست دەبێت بەڵام چەند خۆشە ئەگەر دەسەڵاتدار عادل بوو لە خۆیەوە پاکسازی کرد چاکسازی کرد لە ماڵەکەی خۆیەوە یعنی چۆن دەبێ ئەم هەموو کۆشکە بە ئاسماندا بڕۆن و ئەم هەموو خەڵکەش کرێچی بێ و داماو بێ و هەژار بێ و نەدار بێ ئەگەر دەسەڵاتدارەکە عادل بوو لێ پرسرا و حکومەتەکە عادل بوو ئەو کاتە هیچ خەم لە میلەت مەخۆ چونکە ئەناس و علادینی ملوکیم خەڵک لەسەر دینی پاشاکەیانن کە پاشاکە نوێژکەر بوو خەڵکەکەش نوێژەکە جگەرەی نەچێشە ئەویش نایچێشێ ئارە خۆر نەبوو ئەویش ئارەق ناخواتەوە خەڵک لەسەر دینی گەورەکەیانن قەدیمان وتویانە گەورە ئاوێ دەڕێژێ و گزکەش پێی لێ دەخشێنێ ئەمە پندێکی عشاعری خۆمانە ڕێک وایە یعنی سەرکردە چۆن بێ ئێستا لە ئێران سەرکردەکان بۆین باخ نابەستن خەڵکەکە کەس نایبەستێ لە ئەوروپای سەرکردەکان هەموو سمێڵیان و ڕیشیشیان هەمووی جوان تاشیویانە لوس خەڵکەکەش هەمووی هەروایە ئەمە یعنی بەڕاستی سەرکردە زۆر زۆر مهمە پێشەوا زۆر زۆر گرنگە ئیماندارانی بەڕێز و خۆشەویست بۆیە ئێمەش ئەگەر لە خۆمانەوە دەست پێ بکەین ئەوە ئەو کاتە دەبینە جێگەی شانازی تەنانەت دوای مردنیشمان بە تایبەتی هەڵوێست هەڵوێستی ئیمانە هەڵوێستی کوردانە کە لە ئیمانەوە سەرچاوی گرتە بێتەوە تا یەکێکی وەکو دکتۆر فوادی تاقانە کاتی خۆی کە لەگەڵ شێخ سعیدی پیران بە خۆی و بەسی کەسەوە لە ساڵی 1925 کە ئیعدام کران لەسەر هەڵوێستی ئیمانی قەومی و نەتەوەیی چونکە مەسلەی قەوماتیش بەشێکە لە دینمان ئەڵێ باوکی دکتۆر فوات تاقانە پیاوێک بوو زۆر بە شخصیت و ناسراو بوو دەوڵەمەند بوو خۆی گەیاندە لای ئەتاتورک ئەتاتورک دەسەڵاتدارێکی زاڵم و ئەلمانی و بێدینی ئەو کاتە بوو ئەڵێ کوتی قوربان کوڕەکەم ئەو تاقە کوڕم هەیە ئەتاتورک بۆی نووسی نووسی ئەمە وەرەقەی سپی ئەوە ئیمزام کرد بەس دکتۆرەکە کوڕەکەت بنووسێ من کورد نیم ئەو سێ کلمەیە بنووسێ ئەوە ئازادە هات بۆ لای وتی وەرە کوڕم ئەو سێ کلمەیە بنووسە وتی باوکە یعنی من بوختان بە تۆ بکەم یعنی من زۆڵم من بوختان شتیوان نانووسم با ئیعدام بکرێ و لەسەر ئەو مۆقیفە جوانی کە مەبدەئی بوو چونکە ئیماندار بوو بازرگانی نەکرد درۆی نەکرد دووڕۆیی نەکرد خیانەتی نەکرد گەندەڵی نەکرد هۆ قازی محەممەدیش دەیتوانی خۆی بشارێتەوە لەبەر ئەوە بەڕاستی ئیمانداران ئەوە تا ئەوانە تا هەتا ئێمە بە شانازیەوە باسیان دەکەین لە بەرامبەر دوژمنانیان ئاوا پیاوانە هەڵسوکەوتیان بووە بەڵام لە ناو خۆشیاندا زۆر بە ڕەحم بوون بۆ میلەتەکەیان زۆر بە سۆز بوون هەروەکو ئەو دوژنەی کەوە لەسەر مناڵێک هەرایان بوو ئەو دەگوئی منەوە ئەو دەگوئی منەوە شایەتیان هێناو لای دادگا ناچار حاکمەکە وتی بێنن مشارێک و چەقۆیەکم بۆ بێنن مناڵەکە ئەکەم بە دوو کەرتەوە دایکە ڕاستەقینەکە چونکە دڵسۆز بوو تەنازولی کرد وتی من لە بەش خۆم خۆش بووم دام بەو دوای حاکمەکە وتی مادەما مناڵەکە هی تۆیە ئێستاش لە هەر کاتێکدا چێ لەبەر خاتری بەرژەوەندی گشتی چێ لەبەر میلەت دڵسۆز بێت تەنازول بکات ئەوە بەڕاستی دڵسۆزە ئەوە بەڕاستی لە خەم گەل و میلەتە چونکە بەڕاستی ئێمە هەمومان لە کەشتی کوردستانداین ئەگەر ئەم کەشتە خوانەخواستان نغرۆ بۆ نقم بوو ئەوە هەمومان تیاچین ئەوە لە دەریای ئیجا ئەگەر کەشتەکە نقم دەبێ هەندێک بەلەمی فریاگوزاری هەیە خێرا دایانگاتی و نیوە لە نیوەی ڕزگار دەکات ئێمە لێرە کەسیش نیە ڕزگارمانکە چونکە هەر چوار دەورەمان دوژمنە و نەیارە بۆیە دەبێ ئاگامان لە کەشتی کوردستان بێت و و ئاگامان لە نان و ئازادی ئەو میلەتە بێت فەک و ڕقەبە اطعام فی یوم ذی مسغبە قورئان دەفەرموێت دەروی سەخت کاری قرس ئەوەیە کەوا ئازادی ئازادکردن و هەروەها ناندان لە ڕۆژانی سەخت و گراندا و با نیەتەکانیشمان چارەسەر ئەوەیە کە ئێمە نیەتەکانمان چاکەین و هەروەها بە خۆمان دابچینەوە و باشترین هەڵوێست ئەو هەڵوێستەیە کەوا لیلا بێ بۆ خوا بێ و لە چوارچەوەی قورئاندا بێ و بۆ بەرژەوەندی گشتی بێ سوپاس بۆ خوا کۆمەڵە دەوڵەمەندێکیشمان هەر لەم کاتەدا خواردنیان بەشیوەتەوە بەسەر هەژاران و نەداراندا و هەندێک کە بۆ بەرمی لە نەوتی کرێو بۆ خەڵکی فەقیر و داماو ئەمە بەڕاستی جێگەی شانازیە و جێگەی دڵسۆزیە هیوادارین ئەوانە خوای گەورە بەرەکەت خاتە ماڵ و حاڵەکانیان و هەروەها با پێوەرەکانیشمان قورآن و سنت بێ و ئێمە لە چوارچەوەی شریعەتی ئیسلامدا ئیش بکەین باشترین هەڵوێستیش بۆ ئێمەی کوردی مسلمان دینەکەمانە نەک لا دینی و بێگانە چونکە ئەوە نزیکەی سەد ساڵە ئەم میلەتەی ئێمە بەلاڕێدا دەبرێ بە سیستەمێکی بێدینی دادەبرێ ئەوە تا هەر پەرتەوازەیی و کێشە و مێشە و مەشاکیل و ساڵێ بۆ ساڵێ خۆزگە بە پارە ئەو بێدینیانە هەمووی تاقی کرانەوە دەبا جارێش کە بگەڕێنەوە بۆ قورآن و سنت و بۆ دینی باو باپیرامان و بیکەین بە حاکم و لەسەر خۆمان لە خزمەتی دابین ئەو کاتە سەربەرزی دنیا و دوا ڕۆژ دەبین هیوادارین ئینشاء الله تعالی سەرکردەکانیشمان لە خوا بترسن شوانێکی باش بن و بە خۆیاندا بچنەوە چونکە بەڕاستی ئەگەر بەلەمەکە ئەگەر کەشتیەکە غەرق بۆ هەمومانتیاچین بابەس بێ دژایەتی و خۆخۆری و بێگانە پەرستی و ئەجندای بێگانە بابەس بێت ئیتر و هەروەها ئەو تەنازولەی کە بۆ دوژمنانی دەکەن با بۆ یەکتری بکەن لە ناو خۆیاندا ئەوەیان عیبەیە بەڵام تەنازول بۆ یەکتر جێگەی دڵسۆزی و شانازیە بۆ ئەوەی کەشتی کوردستانمان بگاتە کەناری ئارامی بۆ ئەوەی کەوا یەک پارچەی ئەم میلەتە بەرژەوەندی ئەم میلەتە چارەنووسی ئەم میلەتە بگەین بە دەوڵەتی کوردی ئینشاء الله تعالی و وەسەر بەرزی دنیا و دوا ڕۆژ بین خوایە تووشی قەیران و برسێتی نەبین خوایە جارێشکە دەربەدەر نەبین یا ڕەبی خوایە ئەم قەیرانش بە ئاسانی بە سەرماندا تێپەڕە یا ڕەب العالمین یا ڕەبی خوا ئەم ئازادی و هەرزانێمان جارێشکە بۆ بژێڕێەوە ئێمە ناشکوریمان زۆر کرد و تاوانمان زۆر کرد خوا لێت دەپاڕینەوە بە گوناهی ئێمە نەکەی خوایە بە ڕەحمی خۆت ڕەحمان پێ بکە یا ڕەب العالمین یا ڕەبی خوایە ماقیتە بەر شفاعتی پێغەمبەر خوایە لە گوناهی دایک و باوکمان خۆشبی لە گوناهی مردوەکانمان خۆشبی پیرەکانمان عاقیبەت خێرکەی گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیمان دامەزراوکەی خوای ئەوەی دڵ بەخەمە دڵی خۆشکەی خوای ئەوەی ئاواتی شەرعی هەیە بۆی بێنێجێ ئەوەی قەرزارە قەرزەکەی بۆ پڕکەوە یا رب العالمین یا ربی خوش فای نەخۆشەکان بنێری بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان کردووە ادعوا الله وانتم موقنون بالإجابة آمین